بەڕاستی دوورگەیە بەڕێز تریلۆنی تەماشا بکە بەوە بەڕاستی دوورگەیە ئەوە دوورگەکەمانە زۆر پەلەمە کە جێم ئەوە ئەو دوورگەیەنیە کە بە دوایدا دەگەڕێ ڕۆڵە بەڵام لەبەرچی لەگەڵ ئەوەشدا دوورگەیە ماوەیەکی زۆرە بە لای دوورگەکەدا تێپەڕ نەبووین زیاتر لە مانگێک دەبێت لە ناو دەریاداین، بۆیە لە بەندەری دوورگەکانی باشوور وەستاین، بۆ ماوەیەک تەنها جارێک دەبێت تا ئێستا وشکانیمان نەبینیوە. ئامانجی وەستانمان لای ئەو بەندەرە بۆ ئەوەیە کە ئاو و خواردنمان دەستکەوێت، کەشتیەکەمان لەو زریانە بەری کەوتووە چای کەینەوە. باشە گەورەم باشە بەسەر چاو بەسەر چاو بڕۆ. بەڕێز جۆن لەگەڵ سێ پیاودا بڕۆن هەندێ خواردن پەیا بکەن. باشە گەورەم. ئەمانەی ماونەتەوە خەریکی چاکردنەوەی کەشتیەکە دەبن لەو زریانەی بەری کەوتووە. گەورەم ئەمە ڕاست نیە دەبێ بچینە سەر وشکانی. کاتژمێر حەوتی ئێوارە دەست بە گەشتەکەمان دەکەین. ئەوە هەموو شتێکە کەس پرسیار نەکە تەواو دەی دەست بەکار بن. ئەوە ڕاست نییە بۆ منت هەڵنەبژار لەگەڵ خۆتدا بمبای ئەوە لە بیرکە بەڕێز ئەندرسۆن لەو شتە بێمانایە تووڕە مەبە بێچەوانەوە لێ تووڕم و شتەکەش بێمانە نییە دەی هاوڕێکەم ئەوەندە قین لە دڵ مەبە بێگومان منیش یەکێک بووم لەو کەسانەی کە هەڵبژێردرام بۆ چوونە کەنار دەریاکە. سپاست دەکەم جۆن لەبەر ئەوەی بیرت لە من کردەوە. بەڕێز چ خواردنێکتان هەیە؟ هەرچێکت بوێ گەورەم پیاوەکانم پێویستیان بە خواردنی باشەیە چیت هەیە ئەوەت پێچەوە نەگەورەم ڕەنجی گەرە جوانە و شازی تامی هەیە گەورە بەخوای بێگومان ئاستەکەی بەرزە وا باشترە ئیتر ئاویان نەدەمێ و خواردنیان پێ بدەم ناتوانم فێڵی لێ بکەم گەورە چاوێکی کراوەت هەیە بەڵێ ئەی چۆن ماوەی بیست و پێنج ساڵە من دەریاوانم. هەی جێم ئاگدار بە ون نەبی مەترسە جۆن من بزر نابم تەماشای ئە گوڵانە بکە جۆن چەند جوانن بەڵێ ئەم گوڵانە زۆر جوانن جۆن ئەوانە خزمەتکارن وابزانم لە ئەفریقاوە هاتون و دەیان نێرنە شارێکی تر دەبێ ئاگات لە خۆت بێت منداڵە بچووکەکانیش دەبدرێن دەبێ ئاگات لەوە بێ جێم چی دەڵێ؟ ئەمە دەنجی بارانە دەترسم زریانەکە دەست پێ بکە باران؟ هەڵکردنی بە مانای شوێکی بە بارانە هەڵکردنی بە؟ ها ببورە گەورەم دەتوانی پێم بڵێی هیچ شتێکم لەلا نییە کە پێت بڵێم ئەی بچکۆلە گیان سپاس گەورەم ببورە خانم تکایە بوەستە پێم بڵێ ئایا تۆ ئینگلیزی بەڕێ خۆت دابڕۆ ئەی منداڵ دای خێرا بزوڵێ ها؟ ئەمە شتێکی زۆر سەیرە ئەی خوایە گیان ئەها ئەی خوایە گیان بۆ چێ ڕۆیشتن ئەی منداڵ بە دوای شتێکدا دەگەڕێی دەتوانم یارمەتیت بدەم ئەگەر بتەوێت تۆ ئینگلیزی گەورم کەواتە دەتوانم قسە لەگەڵدا بکەم منیش بە کوتۆم ناتوانم لە شوێنێکدا بژیم کە ناتوانم لە دانیشتوانەکەی بکەم هێی جۆن لەوانەیە جیم لە ناو شارەکە پیاسی کرد بێت و پاشان گەڕابێتەوە ناو کەشتەکە و بێ ئەوەی ئێمە بیبینین ئەگەر بگەڕاباوە دەبواە بێرەدا بەهاتایە جۆن باز جوێن بۆ بگرە هەرچۆنێک بێ دەبێ ئێمە بگەڕینەوە کەشتەکە کاژمێر حوت بەڕێ دەکەوێت ئەوە مەڵێ دەبێت کەمێک چاوەڕێ بکەین پێم وانێ ئەو کاتنە سەر شێتە چاوەڕێمان بکات ئێمە دواکەوتێن ئەو بەجێمان دەڵێ و دەڕوات هەی جۆن بێن بۆ برینداری پێم بڵێ چی بووە چی بەسەر جێمدا هاتووە بێن بۆ لەکوێیە لەکوێ جێم پێویستم گەڕینەوە بێدەک بە ئەگەر دەتەوێ بگەڕێیتەوە بە تەنها بگەڕێەوە دای ئای منداڵ هێ من بە تاکو یەکێک دێت لێرە دەتباتە دەرەوە. ئەم منداڵە ئینگلیزە سوودێکی زۆری لێ دەبینی دی ئەوە هەموو شتێکە گەورم ئاگدارم کردەوە کەوا کاتی دەرچوونمان هاتووە و دەبێ هەر ئێستا بگەڕینەوە بەڵام نەگەڕایەوە دەست خۆش پیت هاند پاش کەمێکی تر کاژمێر دەبێتە حەفت ئەم کەشتە پاش کەمێکی تر دەدەچێت دێ هەموو شتەکان ئامادە بکەن بەڕێز ئەی کاپتن کەمێک چاوەڕێکە بەڵێ ئێستا ناتوانین بڕۆین ئەی کاپتن دەتەوێت بەبێت جێم و جۆ بڕۆی ها کاپتن سپولیت تکایە چاوێک بە بڕیاری دەرچوونت بخشێنەوە. هێشتان کاژمێرێکمان لەبەردەستە پێش کاتی دەرچوونمان. دەبێ ئەو گورسە بکەیەوە بمکەوە ئەی پیاو بمکەوە بمکەوە دەی دەی دەی بمکەوە بێدەنگ بە مندا ئەگەر دەتوانی خۆت بکەرەوە چۆن دەتوانم خۆم بکەمەوە وەرە دەی لێرەوە ئای منداڵ خێراکە دێعی وەرە ئێرە بەڵێ ئەی منداڵ وەرە وەرە تۆ تاقێک لێە وازی لێ بێنن جێم چیت بەسەر هاتووە لە هەموو شوێنێک بە دواتدا گەڕام زۆر دڵم پێت وەبوو ئەی منداڵ ئەو پیاوانە چێن جێم پێم بڵێ جۆن ئەو ئەو دڕندانە نەکە منیان دزی چی دەڵێ؟ ها بگرە ئەوە سزاکەتە ئەم کارە جێگای ڕەوش خراپیە دەبێ لێیان دوورکەوینەوە دەی با لێرە بڕۆین ئێستا هەمویان دڵیان پێمانەوەیە وا باشە بگەڕێینەوە دەی جێم کاپتن دەبێ شتێک ڕوویدابێ نابێت جۆنی دەست پاکاوا دوا بکەوێ کاپتن بەڕاستی من زۆر نیگەرانم هەرچیەک ڕوویدا لە کاتی خۆمان دواناکەوین بەڕێز تریلیۆنی خۆیە جار ئێستا تەنها من پێنج خولەکم لەبەردەست باوە کاپتن سمۆلیس بالنسبة لساعتي فإنها قديمة جدا ولا تسير دائما بالدقة المطلوبة ماذا عن ساعتيكما يا سيدي؟ أنا لا أبتكر على ساعتي أبدا أبدا هكذا وساعتي يمكن أن تقدم أو تؤخر ساعة أو ساعتين أه؟ هل هل ساعتي توقفت؟ هل توقفت؟ نازانم خاوەنی ئەم بەلەمە چێە بەڵام پشتی پێ دەبەستم تەماشاکە ئەوە کەشتەکەمانە جۆن چاوەڕێیان کردین سەرکەوتین هیچ نیە جێ هیچ نیە مەترسە جێ جۆن جۆن جان! جان! جان! جان! جان! دەبێ نەشتەرگەریەکی بۆ بکەم بۆ دەرهێنانی فیشەکەکە دەمەوێ بەرگەی ئازار بگرێ جۆن دەبێ ئارام بگری. هی جیم چراکەم پێویستە وەرە من لە کوێم ئەو ژوورەکەی من نییە ئەو ژوورەکەی جێمە من لە ناو ڕاستی دەریام هیچم لە ناو سەردانە ئایا دیمەوە تۆی بەڵێ کەواتە وەرە زۆر باشە جەنابی کاپتن هیچ شتێکت لە من دەوێ لەگەڵەوەی هەندێک هۆکار هەبوون بوونە هۆی دواکەوتنت جارێکی تر لێت ڕازی نابم ئەوەش بزانە تۆ قەرزاری بەڕێز تیلڤەری بەڵێ جێم ئەم جارەیان دووبارەی بکەیتەوە سزا دەدەم هەر فەرمان دەکەی بەڕێز کاپتن یەکەم دەبێ بۆ ماوەی یەک هەفتە پەتاتەکە پاک بکەی، تێگەیشتی جێم؟ دووهەم، دەبێ بە ئەمانەتەوە خزمەتی سلڤەر بکەی تاوەکو چاک دەبێتەوە. باشە. لەگەڵیدا دەبی لە ژووری خەوتنەکەی تا بە تەواوەتی چاک دەبێتەوە. خزمەتێکی باشی دەکەی، تێگەیشتی؟ ئێ باشە، باشە گەورەم. من پەتاتە پاک دەکەم من پەتاتە پاک دەکەم جم وابزانم دەتوانین لە چێشخانەکە پەتاتەکە پاک بکەیتەوە ناتوانم دەبێت لە هەموو شتێکدا یارمەتیت بدەم ئێستا دەبێت پشوو بدەی بەڕێ سلڤەر کەشتیە کە لە کەشتی گەلی ئینگلتەڕایە کەشتی کەشتە کە هیچە دەکانە دەی بۆ شەڕ هەر هەمووتان لە جێگەی شەڕکردن دابن دەی زووکەن جۆن جێمەدێ چەتەکان لەناو دەبین دەی لەناو جێگەکەت بە ئارامی بمێنەوە دەی لەناویان دەبین گوێت لێبوو فلن بەهێمنی لەناو جێگاکەم بمێنمەوە بۆ لای ڕاست بە هەموو خێرە یەک ئامادەی دەقەکردن بن بستن دەخەمەکەن جۆن جۆن ئەمەیان بۆ شەڕکردنە کاپتن، دەتەوێت شەڕ لەگەڵ چەتەکاندا بکەی ها؟ پێم بڵێ. بێگومان، چۆن دەتوانم شەڕەفی خۆم وەک سەرکردەیەک بپارێزم ئەگەر شەڕیان لەگەڵ نەکەم؟ ئەمە جوامێرییە و ئازایەتییە، بەڵام بیرت لەوە کردۆتەوە کەوا چەند زیانی گیانی لە هەردوولا دەکەوێتەوە گەورەم؟ چی؟ ئەگەر بێت و لەم شەڕەدا بدۆڕێنی، ئەوا خۆم دەتوانم ئەو هەموو چەتانە ببەزێنم و بێ ئەوەی یەک پیاویشم لەگەڵ بێت. چی دەڵێی؟ ئەمە کارێکی سەیرە پێم خۆش ئەو کارە ببینم کە دەیکەی جۆن هانس هانس بەڵێ گەشتێکە بسوڕێنەوە بۆ لای باکوور بەسە چاو گەورەم جۆن ئەگەر ئامادەی بۆ سەکردن ئەوە کارێکی ئاسانە چی دەڵێ؟ مەترسە ڕامەکە نە تۆلەکەدار دەکەم و نەکەشتە کەشێت ئەندرسون یارمەتی کاتم بدە تۆ لەوێی بڵێ بڕۆ بۆ کۆگای تەقەمەنی سێبەر میلبارون لەگەڵ خۆت بێنەدەی بڵێ بە چاوە گەرم تۆش جێم باشە هەندێک زبدە لە بەرمیلە باروتەکان بدە. بڕێکی زۆر لە بەرمیلەکان بدە تاوەکو نەهێڵێ ئاو بچێتە ژوورەوە بە تایبەتی لایەکانی. زۆر باشە فرێدا! ئەوە چییە؟ لێرە چی بووە؟ بۆ ئەو هەمووشتانە؟ مەترسە جۆن برینەکەی هەندێک کولاوەتەوە ئەوە هیچ مەترسێک دروست ناکاتن. من دڵخۆشم جۆن دەتوانین پارسێ ڕۆژی تر بەستەرەکان بکەینەوە باز بۆ تۆ جێم کێشەی زۆرم بۆ دروست کرد نا هەرگیز بە پێچەوانەوە جۆن من کێشە و ناخۆشیم بۆ دروست کردی ئەو داهێنانە زۆر بەسوود بوو جۆن پێم بڵێ تۆ لە چی ئەم ڕێگایە فێربووی ها؟ نازانم بیرۆکەی ئەمەم لە کارەکەمەوە بۆ هات وەک چێش لێنەرێک کارەکەت وەک چێش لێنەرێک سپاس بۆ ئەو هەموو شتانەی کە کردت جۆن پێویست بەوە ناکات گەورەم جێم جێم چی بەسەر ئەو سزایە دەهات کە بۆ توم دەرکردبوو هێشتان هەفتەکە تەواو نەبووە تاکو هەفتەیەکی تر دەبی تەواوی بکەیت زۆر باشە بەسەر چاو